ئەوە هاوبەش ڕەوادەرەکان بکوژن لە هەر شوێنێ دەستان کەوتن و بە دیل بیانگرن و بەرگریان بکەن لە دەرچوون و بۆیان دانیشن لە هەموو جێگایەکی چاوەڕوانیدا جا ئەگەر پەشیمان بوونەوە و نوێژیان کرد و زەکاتیان دا ئەوە ڕێیان بەرەڵڵا کەن بەڕاستی خوا لێبووردەی میهرەبانە. وە ئەگەر کەسێک لە هاوبەش ڕەوادەرەکان داوای هاوسێیەتی و پەنادانی لێت کرد ئەوە پەنای بدە هەتا وتەی خوا، قورئان، ببیستێ لە پاشان بیگەیەنە جێگای هێمنی خۆی ئەوە لەبەر ئەوەیە کە بێگومان ئەوانە دەستە و کۆمەڵێکن هیچ نازانن. چۆن پەیمان دەبێ بۆ هاوبەش ڕەوادەرەکان لە لای خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم بێجگە لەوانەی کە پەیمانتان لەگەڵ بەستن لای مزگەوتی بەڕێزدا جا چەند ئەوانە ڕێک و ڕاست بوون لەگەڵتان ئێوەش ڕێک و ڕاست بن لەگەڵیان بەڕاستی خوا خۆ پارێزەرانی خۆش دەوێت چۆن پەیمان دەبەنە سەر، لە کاتێکدا ئەگەر زاڵ ببن بەسەرتاندا، لەبەرچاو ناگرن دەربارەی ئێوە هیچ خزمایەتی و سوێند و بەڵێنێک، بەوتەی دەمیان ڕازیتان دەکەن، بەڵام دڵەکانیان دژتانن و زۆربەیان تێپەڕکەرن لە سنوور. بەڵام ئەگەر سوێند و پەیمانەکەیان هەڵوەشاندەوە پاش بەستنی پەیمانەکەیان و تەشەر و تانەیان دا لە ئاینەکەتان ئەوە بجەنگن لە دژی پێشەوایانی بێ باوەڕیدا بەڕاستی ئەوانە هیچ جۆرە پەیمانێکیان نییە بەڵکو کۆتایی بێنن بە بێ باوەڕی. ئایا ئێوە جەنگ ناکەن لەگەڵ گەلێکدا کە پەیمانەکەیان، پەیمانی حودەیبیە، هەڵوەشاندەوە و نیازی دەرکردنی پێغەمبەریان کرد، هەر ئەوانیش لە یەکەم جارەوە دەستیان کرد بە جەنگ لەگەڵ ئێوەدا، ئایا لێیان دەترسن؟ جا هەر خوا شایەستە ترە کە لێی بترسن ئەگەر ئێوە بڕوادارن. ئایا گومانتان وابوو کە وازتان لێ دەهێنرێ لە کاتێکدا هێشتا خوا ئاشکرای نەکردووە ئەوانەی تێکۆشان لە ئێوە و نەیان کردووە و هەڵیان نەبژاردووە جگە لە خوا و پێغەمبەرەکەی و موسلمانان بە هاوڕاز و جێی نهێنیان وە خوا ئاگایە بە هەرچی کە ئێوە دەیکەن. وە شایستە نیە بۆ هاوبەش ڕەوادەران کە مزگەوتەکانی خوا ئاوەدان بکەنەوە و سەرپەرشتیاری بکەن لە کاتێکدا شایەتن لەسەر خۆیان بە بێ بڕوایی ئەوانە کردەوەکانیان هەڵوەشاوەتەوە وە ئەوانە لەناو ئاگردا هەمیشەیین. بەڕاستی مزگەوتەکانی خوا ئاوەدان دەکاتەوە کەسێک کە بڕوای هێنابێت بە خوا و بە ڕۆژی دوایی و نوێژەکانی بەجێ هێنابێ و زەکاتی دابێ و لە کەس نەترسابێ بێجگە لە خوا جا بەڵکو ئەوانە لەو کەسانە بن کە ڕێنمونی کراون ئەوانەی کە بڕوایان هێناوەو کۆچیان کردوەو تێکۆشاون لە ڕێگای خوادا بە ماڵیان و بە گیانیان پلەیان بەرزترە لای خوا، وە هەر ئەوانەن سەرکەوتوون. یبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فیها نعیم مقیم. ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ، ئەگەر باوکانتان و کوڕانتان و برایانتان و هاوسەرانتان و خزم و عەشیرەتتان و ماڵ و داراییەک بە زەحمەت پەیداتان کردووە و بازرگانییەک کە دەترسن برەوی نەبێ، وە خانووبەرەیەک کە پێی ڕازین خۆشەویسترە لاتان لە خوا و پێغەمبەرەکەی و تێکۆشان لە ڕێگاکەیدا، ئەوە چاوەڕوان بکەن هەتا خوا فەرمان و تۆڵەی خۆی دێنێ بۆتان، وە خوا ڕێنموونی کەسانی تێپەڕ لە سنوور ناکات. لەپاش ئەوە خوا ئارامی خۆی نارد بۆ پێغەمبەرەکەی و بۆ بڕواداران وە سەربازانێکی لە ئاسمانەوە ناردە خوارەوە کە ئێوە نەتاندیتن وە سزای بێ بڕواکانیشی دا بە کوشتن و برینداری و بە دیل گرتن ئەوەش سزای بێ باوەڕانە. ان اللە علیم حکیم. ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە. بێگومان هاوبەش ڕەوادەران پیسن کەواتە با نزیکی مزگەوتی بەڕێز نەکەونەوە پاش ئەم ساڵەیان وە ئەگەر لەبەر نەبوونی ترسان ئەوە لەمەو پاش خوا دەوڵەمەندتان دەکات لە چاکە و بەهرەی خۆی ئەگەر ویستی بەڕاستی خوا زانای کار دروستە. جەنگ بکەن لەگەڵ ئەوانەی کە بڕوا ناهێنن بە خوا و بە ڕۆژی دوایی، وە بە حەڕامی دانانێن ئەوەی کە خوا و پێغەمبەرەکەی حەڕامیان کردووە، وە ملکەچ ناکەن بۆ ئاینی ڕاست لە ئەوانە کتێبیان پێ بەخشراوە هەتا باج و سەرانە دەدەن بە دەستی خۆیان و بە ملکەچی لە کاتێکدا ئەوان سەرشۆڕ و ڕیسوان. جوولەکەکان وتیان، عوزێر کوڕی خوایە و گاورەکانیش وتیان، مەسیح کوڕی خوایە. ئەوە وتەی ئەوانە بە دەمی خۆیان دەیڵێن، وەک وتەی ئەوانە دەڵێنەوە کە پێشتر بێبڕوا بوون، خوا لەناویان بەرێ، چۆن درۆ دەکەن و لە هەق و ڕاستی لادەدەن. سبحانە عما یشرکون. زانا و عابیدەکانیان کردووە بە پەروەردگار لە جیاتی خوا، هەروەها مەسیحی کوڕی مەریەمیشیان کردووە بە خوا، لە کاتێکدا فەرمانیان پێنەدراوە بێجگە لەوەی کە یەک خوا بپەرستن، کە هیچ پەرستراوێک نییە بێجگە لە ئەو، پاک و بێگەردی بۆ ئەو لەوەی دەیکەنە هاوبەشی. بەرگری دەکەن لە ڕێگەی خوا، وە ئەوانەی ئاڵتوون و زیو سەر یەک دەنێن و کۆدەکەنەوە و بەختی ناکەن لە ڕێی خوادا، ئەوە موژدەیان پێبدە بە سزایەکی ئازاردەر. یوم یحما علیها فی نار جهنم فتکوی بها جباههم وجنوبهم وظهورهم. هذا ما کنزتم لانفسکم فذوقوا ما کنتم تکنزون. لە ڕۆژێکدا سوور دەکرێتەوە لە ئاگری دۆزەخدا ئەوسا بەو ئاڵتوون و زیوە سۆربووەوە داخ دەکرێ ڕوویان و تەنیشتیان و پشتیان، پێیان دەوترێت، ئەمە ئەو سامانەیە کۆتان دەکردەوە بۆ خۆتان، دە بچێژن تۆڵەی ئەوەی کۆتان دەکردەوە. چوار لەو مانگانە گەورە و بەڕێزن شەڕیان تێدا قەدەغە کراوە، ئەوە ئایینی ڕێک و ڕاستە، کەواتە لەو چوار مانگەدا ستەم مەکەن لە خۆتان و بجەنگن لە دژی بتپەرستان بە تێکڕا هەر وەک ئەوان دژی ئێوە دەجەنگن تێکڕا، بشزانن کە بەڕاستی خوا لەگەڵ پارێزکاراندایە بە چاودێری و پاراستن. دواخستنەکە ساڵێک حەلالی دەکەن و ساڵێک حەرامی دەکەن بۆ ئەوەی ڕێک ببن لەگەڵ ژمارەی ئەو چوار مانگەی کە خوا ڕێزداری کردوون سەرەنجام ئەوەی خوا حەرامی کردبوو حەلالی دەکەن جوان کراوە بۆیان کردەوە ناشرینەکانیان خواش ڕێنمونی کەسانی بێباوەڕ ناکات. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە ئێوە چیتانە کاتێ پێتان بوترێ دەرچن بۆ جیهاد لە ڕێی خوادا لە شوێنی خۆتان ناجوڵێن خۆتان دوادەخەن ئایا ئێوە ڕازین بەم ژیانەی دونیا لە باتی پاشەڕۆژ دەی کامەیە خۆشی و شادی ئەم ژیانە نزیکە لە بەرامبەری خۆشی پاشەڕۆژدا زۆر کەمە ئەگەر نەڕۆن و دەرنەچن بۆ جیهاد خوا سزاتان دەدا بە سزایەکی سەخت و ئازاردەر وە لە باتی ئێوە گەل و کۆمەڵێکی تر دەهێنێ جیاواز لە ئێوە و ئێوە هیچ زیانێکی پێ ناگەیەنن وە خوا بە توانایە بەسەر هەموو شتێکدا ئەگەر ئێوە یارمەتی ئەو پێغەمبەرە، صلی اللە علیه وسلم، نەدەن، ئەوە بێگومان خوا یارمەتی داوە. کاتێک بێ بڕوایان دەریان کرد لە مەککە، پێغەمبەر یەکێک بوو لەو دوو کەسە، کاتێک ئەو دوانە، پێغەمبەر و ئەبوبەکر، لە ئەشکەوتی ثور دا بوون، ئەو کاتە بە هاوەڵەکەی دەوت، خەم مەخۆ، بێگومان خوا لەگەڵمانە. ئینجا خوا ئارامی و ئاسایشی بۆ ناردە خوارەوە و یارمەتی دا بە سەربازانێک کە نەتاندەدیتن. وتەی بێباوەڕانی گێڕا بە ژێرکەوتوو، وتەی خوا هەر بەرز و بڵندە و خوا زاڵی کاردروستە. بڕۆن و دەرچن بۆ جیهاد، چ سووک بن، لەش ساغ و دەوڵەمەند و دەسەڵاتدار بن، چ قورس و گران بن، نەخۆش و هەژار بن و تێبکۆشن بە ماڵ و گیانتان لە ڕێگەی خوادا، ئەوەتان چاکترە بۆتان ئەگەر ئێوە بزانن. ئەگەر دەستکەوتێکی نزیک و سەفەرێکی ئاسان بوایە ئەوا شوێنت دەکەوتن دەردەچوون لەگەڵتا، بەڵام بڕینی ڕێگەی دوور و دژواری جەنگی تەبووک بۆ ئەوان ناڕەحەتە، وە بێگومان پاش گەڕانەوەتان لە تەبووک سوێند دەخۆن بەخوا ئەگەر بمانتوانیایە لەگەڵتان دەردەچووین بۆ جیهاد، ئەوانە خۆیان دەفەوتێنن وە خوا دەزانێ بەڕاستی ئەوانە درۆزنن. قلوبهم فهم فی ریبهم یترددون. بەڕاستی ئەوانە مۆڵەتت لێ وەردەگرن کە بڕوایان نییە بە خوا و بە ڕۆژی دوایی و دڵەکانیان لە گومان و دوودڵیدایە، بۆیە ئەوانە لە گومان و دوودڵی خۆیاندا سەرگەردانن. ئەگەر بیانویستایە دەربچن، ئەوە هۆ و کەرەستەی پێویستیان بۆ ئامادە دەکرد، بەڵام خوا دەرچوونی ئەوانی پێ ناخۆش بوو، بۆیە خوا خاوی کردنەوە لە دەرچوون بۆ جیهاد، پێیان وترا دانیشن لەگەڵ جێماواندا. ئەگەر لەگەڵتاندا دەرچوونایە هیچ شتێکیان بۆ زیاد نەدەکردن بێجگە لە لە تێکدان و خراپە و نێوان ئێوەیان تێکدەدا بە دوو زمانی و هات و هۆت ئاژاوەیان بۆ دەنانەوە وە لە ناو ئێوەدا خەڵکانێک هەن چاک گوێیان لێ دەگرن وە خوا بە ئاگا و زانایە بە ستەمکاران. سوێند بەخوا بەڕاستی دەستیان دابوویە ئاژاوە و پشێوی لەمەو پێش وە جۆرەها فەرمان و پیلانیان بۆ لاواز کردنت بەکار هێنا هەتا ڕاستی هات و کار و فەرمانی خوا سەرکەوت کە ئەوان پێیان ناخۆش بوو. وە هەندێک کەس لەوانە دەڵێن، ئەی محمد، صلی اللە علیه وسلم، ڕوخسەتم بدە، با نەیەم بۆ جیهاد و تووشی گوناه و خراپەم مەکە، ئاگادار بن لە ئێستاوە کەوتوونەتە ناو گوناه و خراپەوە، وە بێگومان دۆزەخ دەوری بێباوەڕانی داوە. ئایا چاوەڕوانی چی دەکەن بۆ ئێمە؟ بێجگە لە یەکێ لەو دوو شتە زۆر چاکە کە سەرکەوتن یان شەهیدبوون. ئێمەش چاوەڕوانین بۆ ئێوە کە خوا دووچارتان بکات بە سزایەک لە لایەن خۆیەوە یان بە دەستی ئێمە، کەواتە چاوەڕوانی بکەن، بێگومان ئێمە لەگەڵ ئێوەدا چاوەڕوانین. ئەگەر پەنایەکیان دەست کەوێ یان ئەشکەوتانێ یان کون و نەفەقێک پەنای بۆ دەبەن ڕووی تێدەکەن لە کاتێکدا زۆر بە پەلە ڕادەکەن یا هیچ شتێک جڵەویان ناگرێ. ومنهم من یلمزک فی وە بەڕاستی ئەگەر ئەوانە ڕازیی بوونایە بەوەی خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم پێی دابوون و بیان وتایە خوامان بەسە لەمەو پاش خوا پێمان دەبەخشێ لە فەزل و میهرەبانی خۆی هەروها پێغەمبەرەکەشی بەشمان دەدا بەڕاستی ئێمە بە سۆز و پەرۆشین بۆ لای خوا. ئەو خۆش باوەڕ و گوێگرە بۆ هەموو شت، تۆش بڵێ، گوێگری چاکەیە کە قازانجە بۆتان، باوەڕی هەیە بە خوا و باوەڕی بە ئیمانداران هەیە و میهرەبانییە بۆ ئەوانەی بڕوایان هێناوە لە ئێوە و ئەوانەی کە ئازاری پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەدەن سزایەکی ئازاردەریان بۆ هەیە. قل استهزئوا ان اللە مخرج ما تحذرون دووڕووەکان مەترسی دەکەن لەوەی کە سووڕەتێک دەربارەیان بنێررێتە خوارەوە کە هەواڵیان پێ بدا بەوەی کە لە دڵیاندایە، ئەی محەممەد صلی اللە علیه وسلم بڵێ، گاڵتە و لاقرتێ بکەن، بەڕاستی خوا دەرخەل و ئاشکراکاری ئەوەیە کە مەترسی لێ دەکەن. سوێند بێ ئەگەر پرسیاریان لێ بکەیت بەڕاستی دەڵێن دڵنیابن ئێمە هەر دەمەتەقێ و گاڵتە دەکەین تۆش بڵێ ئایا بەخوا و بەڵگەکانی و پێغەمبەرەکەی ئێوە گاڵتە و لاقرتیتان دەکرد؟ لا تعتذروا قد کفرتم بعد ایمانکم. پیاوانی دووڕوو و ئافرەتانی دووڕوو هەندێکیان لە هەندێکیانن فەرمان دەکەن بە خراپە و جڵەوگیر دەکەن لە چاکە و دەستیان دەقووچێنن، خوایان لە بیر چۆتەوە، بۆیە خواش لە بیری کردوون و وازی لێ هێناون، بەڕاستی دووڕووەکان هەر ئەوانن دەرچوونە سنوور. ولهم عذاب مقیم. خوا بەڵێنی داوە بە پیاو و ئافرەتە دووڕووەکان و بە بێ باوەڕانیش بە ئاگری دۆزەخ، دەمێننەوە تیایدا بە هەمیشەیی، بە ئاگری دۆزەخیان بەسە، وە خوا نەفرینی لێکردوون و سزای هەمیشەییان بۆ هەیە. ئینجا ئەوان شادمان بوون بەشی خۆیان ڕایانبوارد و ئێوەش ڕاتانبوارد شادمان بوون بە بەشەکەی خۆتان هەر چۆنێ ئەوانەی لە پێش ئێوە شادمان بوون بە بەشی خۆیان و ئێوە ڕۆچوون لە بەتاڵدا بە وێنەی ڕۆچوونی ئەوان ئەوانە کردەوەکانیان پووچەڵ و بێ سوود بوو لە دنیا و ڕۆژی دواییشدا وە هەر ئەوانەن زەرەرمەند و ڕەنجەڕۆن. گەلی نوح و عاد و سەموود و گەلی ئیبڕاهیم و خەڵکی مەدیەن و شارەکانی ژێر و زەبەر کراو، واتە هۆزی لوط، پێغەمبەرەکانیان هاتن بۆ ناویان بە بەڵگە ڕوونەکانەوە، جا خوا ستەمی لێ نەکردن، بەڵکو ئەوانە خۆیان ستەمیان لە خۆیان کرد. والمؤمنون والمؤمنات بعضهم اولیاء بعض. ان اللە عزیز حکیم. پیاوان و ئافرەتانی باوەڕدار هەندێکیان یارمەتیدەر و خۆشەویستی هەندێکی تریانن، فەرمان دەدەن بە چاکە و جڵەوگیری دەکەن لە خراپە و بە ڕێکوپێکی نوێژ جێبەجێ دەکەن و زەکاتی سامانیان دەدەن و گۆڕایەلی خوا و پێغەمبەرەکەی دەکەن، ئەو وتانەی دراوەتە پاڵیان نەیان وتوە سوێند بەخوا بێگومان وتەی بێ باوەڕیان وتوە و بێ بڕوا بوونەتەوە لە پاش موسولمان بوونیان و نیازی شتێکیان بوو بەڵام بۆیان نەکرا کوشتنی پێغەمبەر صلی اللە علیه وسلم کاتی گەڕانەوەی لە تەبوک وە هیچ ڕەخنە و ڕقێکیان نەبوو تەنها ئەوە نەبێ کە خوا و پێغەمبەرەکەی بڕوادارانیان دەوڵەمەند کردووە لە بەهرەی خۆی ئینجا ئەگەر ئەوان بگەڕێنەوە و پەشیمان ببنەوە ئەوە چاکترە بۆیان وە ئەگەر ڕوو وەرگێڕن ئەوە خوا سزایان دەدات بە سزایەکی سەخت لە دونیا و پاشەڕۆژدا وە لە زەویدا نییە بۆ ئەوان هیچ دۆست و یارمەتیدەرێک. قارون منهم سخر اللە منهم ولهم عذاب الیم. ئەو کەسانەی کە تانە و تەشەر دەدەن لەو باوەڕدارانەی جگە لە زەکات ماڵ و سامانیان دەبەخشن، وە تانە و تەشەر دەدەن لەوانەی کە تەنها کەمێکیان هەیە بە زەحمەت پەیدایان کردووە، ئەوسا هەر گاڵتەشیان پێ دەکەن، خوا گاڵتە بەوان دەکات و سزای سەخت بۆ ئەوانە. ئەی محمد صلی اللە علیە وسلم داوای لێبوردنیان بۆ بکەیت یان داوای لێبوردنیان بۆ نەکەیت یەکسانە ئەگەر داوای لێبوردنیان بۆ بکەیت حەفتا جار ئەوە خوا هەرگیز لێیان نابورێ ئەوەش بەهۆی ئەوەیە بێگومان ئەوانە بێباوەڕ بوون بەخوا و پێغەمبەرەکەی وە خوا ڕێنمونی خەڵکانی دەرچوو لە ئاین ناکات. بۆ لای کۆمەڵێک لەو بەجێماوانە و داوایان لێ کردیت بۆ دەرچوون بۆ غەزایەکی تر، تۆش بڵێ، هەرگیز ئێوە لەگەڵ مندا دەرناچن بۆ جیهاد و هەرگیز ئێوە لەگەڵ مندا جەنگ ناکەن لەگەڵ هیچ دوژمنێکدا، چونکە بێگومان ئێوە ڕازی بوون بە دانیشتن لە یەکەم جاردا، کەواتە هەر دانیشن لەگەڵ بەجێماواندا. تۆ نوێژ مەکە لەسەر هیچ کەس لەوانە کە مرد هەتا هەتایە، وە ڕامەوەستە لەسەر گۆڕەکەی، بێگومان ئەوانە بێباوەڕ بوون بە خوا و پێغەمبەرەکەی و مردن لە کاتێکدا ئەوانە بەردەوام سنوور شکێن بوون. ولا تعجبک اموالهم واولادهم. وە هەر کاتێ سوڕەتێ بنێردرێتە خوارەوە بەمەی کە باوەڕ بە خوا بێنن و جیهاد و تێکۆشان بکەن لەگەڵ نێردراوەکەیدا مۆڵەتت لێ وەردەگرن ئەوانەیان کە خاوەن دەسەڵات و سامانن و دەڵێن لێمان گەڕێ و وازمان لێ بێنە با لەگەڵ دانیشتووەکاندا بین وەک ئافرەت و منداڵ و پەککەوتە. سیصیب الذین کفروا منهم عذاب الیم. بیانووگران لە عەرەبە دەشتەچیەکاندا هاتن بۆ لای پێغەمبەر صلی اللە علیه وسلم بۆ ئەوەی ڕێگەیان پێ بدرێت نەڕۆن بۆ جیهاد وە دانیشتن ئەوانەی کە درۆیان کرد لەگەڵ خوا و پێغەمبەرەکەی ما علی المحسنین من سبیل واللە غفور رحیم. گوناهێک لەسەر بێهێز و پەککەوتە و نەخۆشەکان نییە، ئەوانەش کە هیچیان نییە خەرجی بکەن بۆ پێویستی جیهاد، هیچ گوناهێکیان لەسەر نییە کە نەڕۆیشتوون بۆ جیهاد، کاتێ کە دڵسۆزی و ڕاستیان ببێ بۆ خوا و نێرراوەکەی خوا، عوزرو بەهانەتان بۆ دەهێننەوە کاتێ لە جیهاد و غەزا گەڕانەوە بۆ لایان بڵێ بەهانە و عوزر مەهێننەوە ئێمە هەرگیز باوەڕتان پێ ناکەین چونکە بەڕاستی خوا ئاگاداری کردووین لە هەواڵەکانتان کە ئێوە ناپاک و دووڕوون وە لە داهاتوودا خوا و پێغەمبەرەکەی کردەوەکانتان دەبینن ئێوەش ڕوویان لێ وەرگێڕن، بەڕاستی ئەو دووڕوانە پیسن و جێگایان دۆزەخە لە ڕۆژی دواییدا، تۆڵەیان لێ دەسەنرێ بەو تۆڵەیە بەهۆی ئەو تاوان و خراپەی لە دونیادا دەیانکرد. یحلفون لکم لترضوا عنهم فان ترضوا عنهم فان الله لا یرضی علیهم دائرة السوء واللە سمیع علیم وە لەو عەرەبە دەشتەچیانەدا هەندێک هەیە ئەوەی لێی وەردەگیرێ و دەیبەخشێ بە سەرانەی دادەنێ و چاوەڕوانی دەکەن بەسەرهاتی خراپتان بەسەردا بێت بەڵاو بەسەرهاتی خراپ بەسەر خۆیاندا بێت خواش بیسەری زانایە. و وای دادەنێت ئەوەی دەیبەخشێ هۆی نزیک بوونەوەیە لە خوا و دوعا کردنی پێغەمبەر صلی اللە علیه و سلم بێدار بن بێگومان ئەوە هۆی نزیک بوونەوەیانە لە خوا لە ئایندەدا خوا دەیانخاتە ناو میهرەبانی و ڕەحمەتی خۆیەوە بێگومان خوا لێبووردەی میهرەبانە. و پێشکەوتووە یەکەمەکان لە کۆچەران و یاریدەدەران، ئەوانەش زۆر بە چاکی پەیڕەوی ئەوانیان کردووە و شوێنیان کەوتوون، خوا لێیان ڕازییە، ئەوانیش لە خوا ڕازین و خوا بەهەشتانێکی بۆ ئامادە کردوون کە ڕووبارەکان دێن و دەچن بە ژێریاندا تێیدا دەمێننەوە بێ بڕانەوە، ئەوەیە گەیشتن بە ئامانجی گەورە. وە لەو عەرەبە دەشتەچیانەی کە لە دەوروبەرتاندان، ناپاکانێک هەن، هەندێک لە خەڵکی مەدینەش لەسەر ناپاکی ڕاهاتوون و خۆیان بۆ تەرخان کردووە، تۆ ئەی محمد صلی اللە علیه وسلم نایان ناسی، ئێمە چاک دەیان ناسین، لە ئایندەدا دوو جار سزایان دەدەین، دواتریش دەگەڕێنرێنەوە بۆ ناو سزایەکی گەورە. ان صلاتک سکن لهم واللە سمیع علیم. وەربگرە لە ماڵ و داراییان سەدەقەیەک بەهۆیەوە پاکیان دەکەیتەوە لە گوناه و دڵیان پوخت و خاوێن دەکەیت بەو ماڵبەخشینە و دوعا و نزای خێریان بۆ بکە بەڕاستی دوعای تۆ ئارامی و دڵخۆشیە بۆ ئەوان وە خوا بیسەری زانایە. وە لە ناپاکان ئەوانەی مزگەوتێکیان دروست کرد بۆ زیان گەیاندن بە موسولمانان و خوانەناسی و جیاوازی خستنە نێو ئیمانداران و وە بۆ چاوەڕوان کردنی کەسانێ کە دژایەتی خوا و پێغەمبەرەکەیان کردووە لەوەو پێش بێگومان سوێند دەخۆن دەڵێن تەنها چاکەمان ویستووە بەڵام خوا شایەتی دەدات کە بەڕاستی ئەوانە درۆزنن. هەرگیز نوێژی تێدا نەکەی ئەی محمد صلی اللە علیه وسلم، بێگومان مزگەوتێک کە لەسەر بناغەی تەقوا و لەخواترسان دامەزرابێ لە یەکەم ڕۆژەوە شایستەترە کە نوێژی تێیدا بکەیت، پیاوانێکی تێدا پێیان خۆشە کە خۆیان خاوێن و پاک بکەنەوە، خوایش زۆر پاک و خاوێنانی خۆشدەوێ. فانهار به فی نار جهنم واللە لا یهدی القوم الظالمین جا ئایا کەسێ بناغەی مزگەوتەکەی دامەزراند بێت لەسەر خواناسی و بەدەست هێنانی ڕەزامەندی خوا چاکترە یان کەسێ بناغەی مزگەوتەکەی دامەزراندبێت لەسەر لێواری کەندەڵانێکی فشەڵ و ڕووخەک ئەو بڕوادارانە جەنگ دەکەن لە ڕێی خوادا، ئینجا بێباوەڕان دەکوژن و خۆشیان دەکوژرێن، شەهید دەبن. ئەمە بەڵێنێکی ڕاستە و خوا بڕیاری داوە لەسەر خۆی لە تەوڕات و ئینجیل و قورئاندا. جا کێ بە بەڵێن و پەیمانی خۆی وەفادارترە لە خوا؟ تۆبەکارن، خوا پەرستن، سوپاس گوزارن، گەشتیار و کۆچەرن، کوڕنووش و سوجدەبەرن، نوێژ خوێنن، فەرماندەرن بە چاکە و بەرگریکەرن لە خراپە، پارێزەران بۆ سنوورەکانی خوا، جا ئەی محەممەد صلی اللە علیه و سلم، موژدە بدە بەو باوەڕدارانەی ئەو سیفاتانەیان تیایە. ڕەوا و شایەستە نییە بۆ پێغەمبەر و باوەڕداران کە داوای لێبوردن بکەن بۆ هاوبەش پەیداکەران با خزمی نزیکیشیان بن لە پاش ئەوەی کە بۆیان دەرکەوتووە کە بێگومان ئەو هاوبەش دانەرانە هاوەڵ و پێری دۆزەخن. ان ابراهیم لأواه حلیم. وە داوای لێخۆشبوونی ئیبراهیم بۆ باوکی تەنها لەبەر وادە و بەڵێنێک بوو کە بە باوکی دابوو کە داوای لێبوردنی بۆ بکات جا کاتێ بۆی ڕوون بوویەوە کە بێگومان باوکی دوژمنی خوایە خۆی لێبەری کرد بەڕاستی ئیبراهیم زۆر لە خوا ترسو لەسەرخۆ بوو. هەروا خوا تەوبەی وەرگرت لەو سێ کەسەش کە دوا خران خوا دەربارەیان بڕیاری نەدابوو هەتا ئەو کاتەی لێیان تەسک بوویەوە زەوی بەو فراوانیەی کە هەیەتی و بێزار بوون لە گیانی خۆشیان و زانیان هیچ پەناگەیەک نیە لە سزای خوا مەگەر پەنایی خۆی. دووچاریان نابێ هیچ تینووەتیەک و ماندووبوون و برسێتیەک لە ڕێی خوادا، هەروەها پێناخەنە هیچ شوێنێک لە خاکی کافران کە ڕقی کافرانی پێ هەڵسێ و تووڕەیان کات، وە هیچ زیانێک لە دوژمن نادەن، دیلکردن و کوشتنیان یان گرتنی ماڵ و سامانیان، احسن ما کانوا یعملون. وە هیچ شتێ لە ڕێگای خوادا نابەخشن بچووک بێت یان گەورە، کەم بێت یان زۆر و هیچ دۆڵ و شیوێک نابڕن ئیلا بۆیان دەنووسرێت بۆ ئەوەی خوا پاداشتیان بداتەوە بە چاکترین پاداشتی ئەوەی کە دەیانکرد. وە کاتێ کە بنێردرێتە خوارەوە سورەتێک لە قورئان دووڕوەکان هیوایان هەیە دەڵێ کام لە ئێوە زیادی کرد بەم سورەتە باوەڕی جا ئەوانەی کە باوەڕیان هێناوە ئەمە ئیمانیان زیاد دەکات و بەهێزتر دەبێ وە ئەوان مژدە بەخشن و خۆشحاڵن.